دوژمن دەوری خۆی و قازی محەمەدی مامۆستایان گرت شامیل لە سەر ڕا بازی دایە سەر نوکەڕمی دوژمنان و بە زەبری خەنجەر ڕێی خۆی کردەوە لە پازدە جێ بریندار بوو لەگەڵ ئەوەشا دەرباز بوو پەنای بردە بەر شاخان چیایی وایان زانی شامیل تیاچووە کە هاتەوە دێ دایکی تازیەی بۆ دانابوو دایکی کە چاوی پێکەو بە خۆشی و سەرسامیەوە لێی پرسی شامیل کوڕم چۆن بە دوو زیندوویی قوتار بووی؟ چۆن؟ شامیل وەڵامی دایەوە، کانییەکم لە شاخان دۆزییەوە. کە چیاییەکان زانییان پیرە شامیلی ئیمامیان لە حوشتر بەرووەتەوە و ئەمری خوای کردووە، لە دێدا لەبەر کۆسپەی دەرگا دانیشتبوون، دەیانگوت، چ کانی داغستانی لە کن نەبووە! لە نووخە چوومە سەر گۆڕی حاجی موراد. تەماشای کێلەکەیم کرد. لەسەری نووسرابوو شێری داغستان لێرە ڕاکشاوە. سەری پەڕیوی ئەم شێرەیشم بینی. سەرە چۆن لە لە جودا بوویتەوە؟ وێڵ بووم. دەچوومە داغستان. دەچوومەوە نیشتیمانەکەم. دەچوومە سەر کانییەک. وێڵ بووم. وێڵ. گوندی من. لەبەر پێی شاخدا قیت بۆتەوە. دەشتێکی پانی لەبەردەمدا ڕاکشا و لە دوورەوە قەڵای خونزاخی لێ دیارە. دەوروبەری هەموو گوندە و خۆیشی قەڵاکە ڕووی گرژ و مۆنی لە هەموو لایەک کردەوە و لە کون و مەتەرێزانەوە دەڕوانێتە دەرەوە. سایەدا. هەڕو گیڤ دەدا خەڵک بەند و یەخسیر دەکا. زەمانی خۆی گولەی چیاییان لەو مەتەرێزانەوە بۆ چەتە و یاخییەکان دەچوو لەگەڵ تەقەی گولەدا ڕەوە کۆتە لە شەقەی باڵیان دەدا و بەسەر گوندی ساداماندا دەسوڕانەوە چیایی دەیان پرسی کێ ئاگاداری لە هەموو شتێ ترسناکتر و دەنگی لە هەموو شتێ بە هاڕژنترە دەیان گوت قەڵای خونزاخ. بەڵام لەسەر دەمی من ترس و هەڕەشەی خونزاغ بوو بە چیرۆک و ئەفسانە و هیچی تر. کە قوتابی بووین، لە ماترێزەکانەوە سێو و تۆپە بەفرمان دەهاویشتە یەکتر. توڕ و توڕەی دیدەوانیمان لێ دەدا و کۆتری سەر ئەم شاخە نزیکانە لە شەقەی باڵیان دەدا و بە هێمنی دەسوڕانەوە. خونزاغ بوو بە قوتابخانە. من حەفت ساڵ لەم قوتابخانەیەدا خوێندم. ئێستا بۆ هەر کوێ سەفەر بکەم لە هەر شوێنێ بم لە سیمڤۆنیای سیحراوی و لە ئاوازی سەما و هەڵپەرکێ مۆسیقای زیوینی دەوری منداڵیم دێتەوە بەر گوێ. زرینگەی زەنگی قوتابخانەم دێتەوە بەر گوێ، چەند خۆش بوو کە مژدەی تەواوبوونی دەرزی پێ دەداین. ئێستاش گوێم لێیە، بەڵام زەنگی پشوودان و چوونە بەر هەیوان، چوونە سەر شەقام نییە، بە پێچەوانەوە زەنگی چوونە ناو قوتابخانە و پۆل و بەشی ناوخۆیە. ئێمە سی کەسی هاوزێیەک بووین، هەر یەکەمان مانگێ ڕۆژێک لە خوێندن عاف دەکرا و دەبوو بە ئاوکێش، وایش دەبوو کە یەکێ سزا بدرێ و ڕۆژێکی زیادە ئاوکێشی بکات. بە ڕێکەوت بێ سزا دانیشم من مانگێ دوو ڕۆژ ئاوم دەهێنا، چونکە عەبدولغەفور یوسفۆڤی برادەرم کە یەکسەر لە دوای من بوو کە نۆرەی دەهات تووشی نەخۆشی دەبوو. لەبیرمە هەموو مانگێ ڕۆژی هەفتەم و هەشتەم بەر من دەکەوت. کانی لەو دیوی سوورەی قەڵا بوو. چوون ئاسان بوو، دەورک بەتاڵ و ڕێگان شێو بوو، بەڵام گەڕانەوە سەخت بوو. سەرڕای ئەمەش، حەشاماتی منداڵانی قوتابخانە دەست بە فافۆن لەسەر تولەڕێی باریک چاوەڕێیان دەکرد. تینوو بوون. ڕایان دەماشتە دەورکەکەم. هەندێکیان بێ هەڵدەیەنجا و زۆریان لێ دەڕشت. دڕدان و دوورخستنەوەیان ئاسان نەبوو، دەبوایە ئاوەکەش هەر بگەیەنمە قوتابخانە. زۆر ئەفسانە لەبارەی ئەو کانییەوە هەیە، ئەمە یەکێکیانە وەکوو چۆن لە باوکم بیستووە. دیوارەکانی قەڵا بە گوللە قنجاون، لە کاتی شەڕی نیشتیمانیدا قەڵا زۆر جار ئەم دەست ئەو دەست بوو، بە نۆرە ئاڵای سەوز و سووری لەسەر دەشەکایەوە، سپییەکان دەستیان بەسەردا گرت، پاشان سوورەکان لەبەر دەستیان دەرهێنان، جارێ لە دەست گۆتسینسکی دابوو، تاوێ لە ژێر دەسەڵاتی پارتیزانەکانی موسلیم عەتاییڤ. پارتیزانەکان شەش مانگ بەرگرییان کرد، هەموو ڕۆژێ سەعات دوو تەقە دەوەستا، ئەویش ئەو کاتەی ئافرەتەکانی قەڵا لە شوورەی قەڵا دەردەچوون و دەچوونە سەراوێ. جارێکیان کۆڵۆنێڵ عەلی خانۆڤ، بە کۆڵۆنێڵ جەعفەرۆڤی گوت، وەرە لێنەگەڕێین ژن ئاو ببەن، با پیاوەکانی عەتاییڤ لە تینوان بخنکێن، بەڵام کۆڵۆنێڵ جەعفەرۆڤ وەڵامی دایەوە، ئەگەر تەقە لەو ژنانە بکەین کە دەچنە سەراوێ، سەراپای داغستان لێمان دەبێتە دوژمن. بەمجۆرە تا ژن دەچوونە سەرکانی و دەهاتنەوە، هەردوو لا تەقەیان ڕادەگرت. دایکم زۆر نەخۆش بوو. خەبەریان دایە کە من پاداشتی لێنینم وەرگرتووە. هەناسەیەکی هەلکێشا و گوتی، خەبەرێکی خۆشە. بەڵام لەوەش خۆشترەوەی پێم بگاتەوە کوڕەکەم یاریدەی هەژارێک یان هەتیوێکی داوە با بۆ پارەیە ئاو بۆ گوندێکی تینوو ببە خەڵک سوپاسی دەکا وەختی خۆی کە باوکی یارمەتی میسری وەرگرت هەموو پارەکەی لە دۆزینەوەی کانی نوێ خەرج کرد لە هەر کوێکانی هەبێ هاتوچۆی چیایی بەسەرەوە دەبێ هەر شوێنێکیش هاتوچۆی پێدا بکرێ دەبێتە ڕێ، ڕێگاش بۆ هەموو کەس پێویستە. بەبێ ڕێگا پیاو بە ماڵی خۆی ناکەوێتەوە، لە هەڵەتێکدا هەڵدەدێرێ. باوکیشم هەمیشە دەیگوت، من ئەوێ ساڵێ لە دایک بووم کە یەکەم جۆگە لە داغستان لێ درا. جۆگاکە لە سولاکەوە دەچووە مەحەچقەڵا، ئەوانەی جۆگاکەیان لێ دەدا، ئەم دروشمەیان لە شەپکەدارێک نووسی بوو، ژیان بەبێ ئاو نابێ. ئاو! ئاو لە تیوەڕە شاخان دەچۆڕێتەوە و دەڵێی دەستێکی گەورە چیا ڕادەکوشێ. جۆگەل لە شاخەوە دەڕژێتە خوارێ بەسەر کەوراندا باز دەدا، خۆی لە بن شاخان دەکوتێ، لە شوێنی تەنگەبەردا وەک جانەوەری بریندار دەگرمێنێ و لە ڕاستانی سەوزدا وەک کاوڕ گەمە دەکا. داغستان چوار پشتێنی زیوی بەستاوە. چوار قۆی سووی قووڵ، سولاک و ساموور وەک خوشکان دەست دەکەنە ملیەک و ئینجا هەموو ڕووبارەکانی داغستان دەچن خۆیان بە باوەشی دەریا دەن. ئاگر و ئاو چارەنووسی گەلانن. ئاگر و ئاو باوک و دایکی داغستانن. ئاگر و ئاو. دوو خورجینن هەموو کەرەسە و سامانی ئێمەیان تێدایە. لە داغستانی خۆمانە کوڕ و کچ دەچنە لای پیر و ڕەبەنەکان و لە حەوشە و کێڵگە یارمەتییان دەدەن. ئەمانە یەکەم جار چ دەکەن؟ داری قەڵاشکەری بۆ ئاگر دێنن و ئاو بە جەڕە دێنن. قەڵاڕەشکە هەر بە غەریزە ئەو خانووانە دەناسن کە ئاگریان تێدا کوژاوەتەوە. یەکسەر لەسەریان هەڵدەنیشن و دەکەنە قققغ. ئاگر و ئاو دوو نیشانەن، دوو مۆرن کەسێتی داغستان دەستنیشان دەکەن. نیوەی ئەفسانەکانی داغستان لەبارەی گەنجێکی ئازایە کە عەزیای کوشتووە و ئاگری هێناوە و گوندی پێ گەرم و ڕووناک کردووەتەوە. نیوەکەی تریش لەبارەی کچێکی مەکرۆیە کە بە ئۆین لایلایی بۆ عەزیا گوتووە تا خەوی لێکەوتووە ئینجا ئاوی هێناوە و دەرخواردی خەڵکی داوە و زەوی پێ ئاودا. ئەو عەزیایانەی کوڕە ئازا و کچە مەکرۆکە کوشتویانن بوونەتە شاخ بوونەتە ترۆپی بەردینی قاوەیی. داخ یانی چیا و ستان یانی وڵات. داغستان واتە وڵاتی شاخان، وڵاتی سەرفرازی داغستان. وەک منداڵێ تازە فێری حنجەی بووبێ قەت لە گووتنی ووشەی، دا غە ستان دا غە ستان وەڕز نابوو کێ بێ چی داغستان بۆ کێ هەروەوی داغستان داغستان ئەم گەلە بچووکە بۆ ئەوەی ئاگر و ئاویان دەست بکەوێت دەبواە سەری زۆر ئەزیا پان بکەنەوە ئەمڕۆ ڕووبارەکان ڕووناکی دەبەخشن و ئاو دەبێتە ئاگر هەردوو ڕەمزی بنجی لە ناو یەکدا تواونەتەوە ئاگردان و کانی ئەم دوو وشەیە خۆشترین وشەن بە لای چیاییانەوە. بە پیاوی ئازا دەڵێن کڵپەیە نەک زەلام، بە پیاوی چڕووک و بێ کەڵک دەڵێن چرای کوژاوەیە. کە یەکێ تەواو خراپ بێ دەڵێن هیوا لێی دێ تف لە کانیش بکا. ئێمە کە بادەی مەی هەڵدەدەین دەڵێین سەربەرزی بۆ ئەو کەسەی زۆر چاک بە ئاگردان و کانیدا هەڵدەڵێ، سێ قات سەربەرزی بۆ ئەوەی دارێک دادەگیرسێنێ بۆ ئەوەی ئاو هەڵدەقوڵێنێ. چیاییەکی پیر لە گەنجێکی پرسی. لە ژیانتا ئاگرت دیوە بە ناوی داچووی؟ وەک ئاو، هەر وەک ئاو خۆم تێدا نوقم کردووەی چۆن؟ زانیوتە ئاوی تەزی چییە خۆت پێدا داوە؟ ئەی چۆن؟ وەک ئاگر خۆم هاویشتۆتە ناوێ. کەواتە تۆ چیاییەکی تەواو پێگەیشتووی، کوڕم. ئەسپەکەت زین کە و بچنە ناو شاخان. کە دوو چیایی بە شەڕ دێن، یەکێکیان بەوی تر دەڵێ، چما، کادووی سەربانی من لە هی تۆ کزترە؟ قەت چوویم ئاو لە خەڵک بخوازمەوە، ئەگەر وام تێ دەگەی، فەرموو بچینە پەنا ئەم بەردەزلە، ڕووبەڕوو ساغی بکەینەوە. کۆشم دیومە لەسەر دەرگا نووسراوە، ئاگر لە کوچکا گڕدا دەسووتێ، فەرموو وەرە ژوورێ بەخێر بێی میوان. بە داغەوە داغستان دەرگای وای نییە لەسەری بنووسرێ، ئاگردان ئاگری تێدایە، فەرموو. بەڕاستی ئاگرمان هەیە، کە دەعوەتتان دەکەین. هەر قسەی خۆش و نوختە نییە شەرم مەکەن وەرن ئاگر لە کوچکا گردا دەسووتێ و ئاوی کانی دەبیسکێتەوە فەرموو بەخێر بێ فەرموو. ماڵ دایکم دەیگوت دەشێ دەمی بچووک قسەی گەورە بکات. باوکیشم دەیگوت درەختی بچووکیش باخچەی گەورەی پێدەڕازێتەوە. شامیل دەیگوت گولەی بچووک کەشتی گەورە کون دەکات. خۆیشم گوتوومە دەشێ دڵی بچووک دونیای گەورە و خۆشەویستیی گەورەی تێدا بێ. وشەی ڕیگی ئاڤاری دوو مانای هەیە، تەمەن و ماڵ. بەلای منەوە ئەم دوو وشەیە لە ناو یەکدا دەتوێنەوە، تەمەن، ماڵ. کە دەگەیتە تەمەنێکی تایبەتی دەبێ ماڵی خۆت هەبێ ئەگەر ئەم قسەیە بکەیتە ئاڤاری قسەی وایشمان هەیە ئەوا وشەبازییەکەت دەست دەکەوێ کە وەرگێڕانی بۆ نییە، ڕیگ، ڕیگ، تەمەن، ماڵ. داغستان لە مێژە پێگەیشتووە و شوێنی پتەو و یاسایی خۆی لەبەر ڕۆژدا گرتووە. زۆر جا لە دایکم دەپرسی داغستان لە کوێیە؟ دایکی ژیرم وەڵامی دەدامەوە لە ناو لانکی تۆدایە. لە ئاندییەکیان پرسی داغستانی تۆ لە کوێیە؟ کابرا بە سەرسامی سەیری دەوروبەری خۆی کرد. ئەو گردە داغستانە. ئەو گیایە داغستانە، ئەو ڕووبارە. ئەو شاخان هەمووی هەر داغستانە ئەو هەورەی سەرەوە ئەدی ئەویش داغستان نیە؟ کابرای ئاندی وەڵامی دایەوە داغستانی من لە هەموو شوێنێک هەیە. لە ماوەی ڕابردوودا